لەو ڕۆژەدا ئەوەی ڕوو ئەدا ڕوو ئەدا و ڕۆژی قیامەت بەرپا ئەبێ. وانشقت السماء فهی یومئذ واهیە. ئاسمانیش لەت لەت ئەبێ، ئاسمان لەو ڕۆژەدا ئەم ئاسمانەی ئێستا نییە، ئاسمانێکی لاواز و بێهێزە،